مافی ئافرەتان لەم بنبەرەوە پێشکەش کرد ئەمڕۆش بە پێویستی ئەزانم کە باسێکی عیفەتان بۆ بکەم پاکیزەگی و خۆپاراستن لە هەموو شتێکی نەشیاو و حەرام و ناجۆر هەموو عاقڵەکانی دنیا اتفق العقلاء هەموو ژیرەکانی دنیا ڕێکەوتن و کۆدەنگن لەسەر ئەوەی أن العفة قيمة عليا كعفت عیفەت پاکیزەکی و خۆپاراستن نرخێکی زور برز و بەڕێزە لأنها تحفظ بصمة الإنسان الأخلاقية چون عفت پنجموري إنسانيتي آدمي زاد دا دباريزي قیەمیش لە ناو کۆمەڵگا و گەل و نەتەوە ئاوا بڵاو دەبێتەوە و هەر دانەیەکی بە شوێنێکا دەڕوا. وترهل المجتمعات کۆمەڵگا پیر دەبێ ئەو کاتە دادەڕزێ ويسهم غيابها في بروز الأخلاقيات الهابطة نەبوونی عیفەت ئەخلاقی نەشیاو و ناشرین لە کۆمەڵگا بەرز دەکاتەوە والمتدنیە، ئەو ئەخلاق و هەڵسوکەوتە نەشیاوانەی کەوا نزمن، والتی تجر الویلات علی کثیر من الناس، کە نەهامەتی و ماڵوێرانی بۆ زۆر کەس دێنێت بەسەریانا، والاسر، خێزانەکان، بل انها تدمر المجتمعات. ئیبن خەلدون فەیلەسوفێکی گەورەی موسڵمان بووە، کتێبێکی هەیە بە ناوی مقدمە ئیبن خەلدون کە دیراسەی تەریخی تیا کردووە بە دوای مێژووە ڕۆشتووە و مێژووی نووسیوەتەوە ئەو پیاوە ژیرە لەو مقدمەیە ئەڵێ دەرکەوتووە و وەکو حەقیقەتێکی بەڵگەنەویستی لێ هاتووە هەرچی کۆمەڵگا و بنەماڵە و حەزارەت و وڵاتێک لەسەر زەویا ڕووخاوە هەرەسی هێناوە سەبەبەکەی دەگەڕێتەوە بۆ نەمانی عیفەت بۆ نەمانی پاکیزەکی و خۆپاراستن بۆ سەرکردنە ئەو شتانەی کەوا لایقی بەشەر نین کەواتە لێرەوە لە سەرەتای وتارەکەوە بە دڵسۆزانی کورد و کوردستان و گەلی کورد دەڵێم، ئەڵێم ئەگەر بەینی خۆتان و خوا ڕاست دەکەن لەگەڵ ئەم خاک و خەڵکەدا پارێزگاری بکەن لە ئەخلاقی ئەم گەلە، لە عیفەتی ئەم گەلە، لە مۆرکی ئەم گەلە، لە قیەمی ئەم گەلە با وڵاتمان بۆ دروست بێ و حەزارەتمان بەردەوام بێ و بمێنین لە ناو گەلانە. بە پێچەوانەوە بەرەو تیاچوون و نەمان و پووکانەوە دەڕۆین وەک ئەوان خەریکن بە سەریان دێ لەگەڵ ئەو پێشکەوتنەی کەوا هەیانە. بەڕێزان جل و بەرگی پیاو و ژن کە باسی ئەکەین زۆر وتار لەسەر جلوبەرگ دەدەین. پارێزگاریکردنی چاو نەزەر نەکردن، داپۆشینی عەورەت، گرتنی زمان و هەروەها گوێ نەبیستنی غەیبەت، هەر شتێکی تر ئێمە باسی دەکەین ئەڵێین با ماڵەکانمان ئەو کەناڵەی تیا نەبێ، با مۆبایلەکانمان ئەو شتەی تیا نەبێ، با لە سەیرانگاکانمانە ئەوە ڕوونەدا، با لە شایی و شیوەنەکانمانە ئەوە نەبێ. هەمووی دەگەڕێتەوە بۆ دڵسۆزی بۆ پارێزگاری کردن لەم گەل و لەم نەتەوە و لەم ئومەتی ئیسلامە کە بەشی گەلی کورد بەشێکێتی عفەت لە عادەتی ئێمەی کوردەواری و مسلماندا وایە کاتێ بڕۆین بۆ ماڵێ تەقە بەین لە دەرگا ڕێک بەرامبەر دەرگاکە ناوەسین ئەگەر کرابێتەوە یا لای ڕاستی دەرگاکە یا لای چەپی دەرگاکە ئەوەسین بۆ ئەوەی ئەو کەسەی دێت پێمان بڵێ فەرم و ئێمە سەیری ناوماڵ و حەوشە ناکەین نە لە کونی دەرگاوە نە لە پەنجەرەوە نە لە دەرگای کراوەوە سەیری ناوماڵ ناکەین ئەمە عیفەتە ئەمە تۆ ئەتەوێ خۆت بپارێزی و ئەو ماڵەش بپارێزی لە عورف و عادەتمان وایە پیاو کە بڕاتەوە بۆ ماڵی خۆی پیاوی عاقڵ پیاوی مسلمان بڕاتەوە بۆ ماڵی خۆی پێش ئەوەی خۆی بکا بە ژوورا دەنگ بەرزەکاتەوە یا الله کارێ ئەکا کەوا ماڵەوە بزان کەوا هاتەوە بۆ بۆ ئەوەی ژن و کچ و بووکەکەی بە حاڵێ نەبینێ ئەوان تەریق بنەوە و خۆشی پێی ناڕەحەت بێ قەینا باوکە قەینا مێردە قەینا خەزورەیە بەڵام حاڵی وایە لەوانەیە ئەوان حەز بکەن ئەم بەڕێزە نەبینن ئەمیش حەزکە ئەوان وانە بینێ بۆیە باش وایە پیاو تەقولبا بکا کاتێ ئەچێتەوە بۆ ماڵەوە نەک خواخوای بێ بە پەناپسکێ بچێتە ژوورەوە کەس پێی نەزانێ وەکو وەکو ئەو حیوانە دڕندانەی کەوا بە پەنامەکی ئەڕۆن بۆ گرتنی نێچیرە کاکە تۆ ماڵەکەی خۆتە لە عادەتمان وا بووە لە بازار و ڕێگادانان ناخۆین لەسەر ڕێگانان ناخۆین بۆ نەوەکو یەکێ لێوە تێپەڕ بێ و نەیبێ ئەوە بخوا ئێمە ئیحراجی کەین و خۆیشمان زەحمەتمان بێ لەو نان خواردنە بەڵکو ئەڕۆین لە ناو ماڵ لە ناو باخ لە شوێنێکی کەنار لە شوێنێکا نانەخۆین کەوا ئازاری دڵی خەڵکی نەدەین هەژاری ئێمە دەسی پان نەکردوێتەوە لە خەڵکی داوایی یارمەتی لە خەڵکی ناکا بۆ بۆی ئاوی حیا و ڕوومەتی پارێزێ کە لە ئاوی حیات بەقیمەترە مناڵەکان فێر دەکەین ئەگەر شتێکی نەشیاویان بینی چاوی لێکلاکەن لە شوێنێکە پیاوێکی بینی ئافرەتێکی بینی بۆ نمونە سەری ئەشۆری یا خۆی ئەشۆری ئەڵێن ڕۆڵە سەیری مەکە ڕووکە بەو لاوە کچان فێر دەکەین نەڕۆنە ماڵی خاڵ و مامیشیان ماڵی خاڵۆ برای دایکیان مام برای باوکیان ئەگەر کوڕی هەرزەکاریان لەماڵا بێ نابێ بڕوات نابێ لەوێ بمێنێتەوە ماڵی پورمە ماڵی خاڵمە ماڵی ماممە نا ئیسلام دەڵێ وەختێ بڕۆ پیاوی لێ نەبێ کوڕی پور و خاڵ و مامەکەت لە ماڵەوە نەبن قەینا مامت لەوێ بێ خاڵت لەوێ بێ پورت با لە ماڵە بێ بەڵام وەختێ بڕۆکەوە گەنجی لێ نەبێ کەوا موڕاهیق بێ، عازەب بێ، پێگەیشتوو بێ و باڵغ بێ، بۆی فیتنە ڕوو نەدا و زۆربەی ئەو فیتنانەیش کەوا ڕوو ئەدەن لە خێزانەکانا، زۆر جار لە بەینی خزمە نزیکەکانا، چونکە ئەڵێ، خەڵک ئەڵێ، ئامۆزایەتی، پوورزایەتی، خاڵۆزایەتی، بەزمەکە لێوە ئەقۆمێ. کچان نابێ لە دەرەوە بمێننەوە، ئێوارە پێش وەخت ئەبێ بگەڕێنەوە ماڵەوە، عورف و عادەتمان وایە و کوڕانیش هەرچەند ئێستا دەرەچن، درەنگانێکیشەوە گەڕێنەوە بەڵام ئەوە غەڵەتە تووشی مصیبەت ئەبن پێغەمەری خوا صلی الله علیه وسلم لە حەدیثێکی صحیحە ئەفەرمێ کە ئێوارەدا هات مناڵەکانتان بانکەنەوە ماڵەوە سەری دەفرەکانتان بگرن دەرگاکانتان داخن ئاگرەکان بکوژێنەوە چونکە شەیاتین بڵاوە ئەکا من بە ئێوەڵێم گەنجەکان تخوا لەو سەر کۆڵانانەمەوەسن تخوا لەو پەرکانەدا منیشن تخوا لە ماڵەوە بن بەتایبەتی دوای نوێژی عیشا، دوای ئەوەی کەوا ئیتر وەختی ئەوەیە کەوا زوڕێتی شەیاتین بەرەڵا بێتە ناومان. کچ نابێ ئەمە عادەتمانە ئێمە کچ نابێ بڕا بۆ ماڵی هاوڕێیەکی تەلەبەن لە زانکۆ فەرمانبەرن لە دائیرە نابێ بڕوا ئەگەر ڕۆشت ئەوە لە عیفەت دەرچوونە ماڵی خەڵک حرمەتی هەیە نابێ ئیسعاجیان بکەین بە دەنگ بەرزکردنەوە بە لە سەربانەوە سیرکردن لە ناوەختا نابێ تەلەفون بکەین بۆ هیچ کەس و بۆ هیچ ماڵێک ئەمە ئێوە ئەبێت تطبیقی کەن بە عملی ئەگەر وامان کرد ئەگەر وا ژیاین وا مناڵەکانمان پەروەردە کرد وا چاومان پاراست ئەو کاتە کۆمەڵگایەکی پارێزراو، دوور لە ڤایرۆس، دوور لە میکرۆب، بەرز و بەڕێز دروست ئەبێ و پەیا ئەبێ. کچ ئەمینە لە حەیاتی خۆی، کوڕ ئەمینە لە حەیاتی خۆی، باوک و دایک دڵنیان لەوەی مناڵەکانیان لێیان ناقۆمێ و زەرەریان لێ ناکەوێ. بەڵام ئەگەر هاتوو چاومان کۆنترۆڵی لە دەست دا، بەرەڵامان کرد، زمانمان بەرەڵا کرد، گوێمان هەڵخست، جلوبەرگمان فڕێدا، عیفەت نەما، تەقالید و عورفی جوانی میسڵمانانە و کوردەواریمان نەما، ئەو کاتە بەم جۆرەمان لێ کە ئیستا بۆتان باس دەکەم. پەنجا ملیۆن نەفەر لە جیهانا تووشی ئایدز بوون. پەنجا ملیۆن ئینسان تووشی ئایدز بوون یعنی مەناعەیان نەماوە بەرامبەر بە هیچ نەخۆشییە ئەوە کێڵێ ئاخر راپۆرتی منەزەمەی سیحی عالمیە لەوە قسەی مەلا نییە منەزەمەی سیحی عالمی تەندروستی جیهانی ئیحسایان کردو ئەو نەخۆشانەی کەوا چونەتە خەسەخانە ئاخۆ چەنی کە هەبێ نەچوبێ لە سەدا سی و پێنجی گەلی ئەمریکا یانی لە سەد نەفەر سی و پێنج نەفەری خەریکی خواردنی حەشیشە لە سەدا پانزەی کۆکاین دەکێشێ لە سا بیست و چواری مخدیراتی ترە خۆن یعنی لە سا حەفتا و چواری مجتمعی ئەمریکی بە مادەی مخدیرەوە مبتەلایە و داڕزاوە ئەوە دیراسەی مەعهدی بحوسی ئومەمی متحیدە ئەوەی ئەوەی ئەو ژمارەیە داوە لە سەدا پەنجا لەو مناڵانەی لە بەریتانیا لە دایک دەبن ناشەرعین یعنی لە هاوسەرگیری پاک پیا نەبوون لە سەدا پەنجای ئەو مناڵانەی لە سویدیش لە دایکەبن هەر ناشەرعین لە سەد مناڵ پەنجا مناڵی لە سا بیست و پێنجی ئەو مناڵانەی لە ڕوسیا لە دایکەبن ناشەرعین لە سەدا سی و سێی ئەوانەی لە فەرەنسا لە دایکەبن ناشەرعین لە سەدا سی و سێی ئەوانەی لە ئەمریکا لە دایکەبن ناشەرعین منەزەمەی عیفا لە ئەمریکا منەزەمەیەک هەیە بەدوای پاکیزەگی و ئەخلاقی جوان و خۆپاراستن لە نەخۆشی و نەهامەتیە ئەگەڕێ. منەزەمەیەکە لەوێ بانگەوازێکی بڵاوکردبوویەوە چەند ساڵ لەمەوپێش. وتبووی هەر کوڕ و کچێک بیانەوێت زەواج بکەن، هاوسەرگیری بکەن، هەردوو دەزگیرانێک بێن بە مەرجی ئەوەی عیفەتیان هەبێ. بە مەرجی پاکیزەگی و خۆپاراستنیان دە هەزار دۆلاریان ئەدەینێ دە هەزار دۆلار یعنی یەک دەفتەر هاوکاریانەکەین چەندێ بانگەوازیان کرد ئێستش دوو کەس دەڕوا نەڕشت بەدەمی ئەو بانگەوازەوە چونکە لەوانەیە دەستیان نەکەوێت لەوانەیە ئەوانەی کەوا لە عالەمی ئیسلامیەوە ڕۆشت بن ئەوانیش ئەوانەی تیانە چوون دانە دانەیەک مابێ دنکە دنکەی لێرە و لەوێ مابێ بەڵام دەست نەکەوتووە ئەگینا کێ بێ حەزی لە دە هەزار دۆلاری مفت نەبێ سلفەی زەواج نییە دوایی بیدەیتەوە هەر خەڵاتە بەس نییە من لێرە ئەڵێم بە گەنجەوە سە هەزار دینار مادەم زەواجی کردووە خەریکە سەریەدا لە گومەزیەکەی مزگەوت ئەگەر ده هزار دۆلار بێ کورە ئەگەر دەوەرەقە بێ ئەو هەموو کوڕە پاکە، ئەو هەموو کچە چاکە، ئەو هەموو بەرز و بەڕێزەی لە وڵاتی ئێمە هەیە. عفەت پێناسەکەی ئەمەیە. الامتناع عما لا يحل وما لا يجمل خۆ پاراستنە لەوەی حەڵاڵ نییە و لەوەی جوان نییە و نەشیاوە جا سیرکردن بێ جلوبەرگ بێ هەڵسوکەوت بێ ڕێڕۆشتن بێ بەکارهێنانی ئەجیزە و ئامێر بێ هەرچی حەڵاڵ نەبێ و هەرچی جوان نەبێ و نەشیاو بێ تۆ ئەوەت کرد ئەوە پێوترێ ئینسانێکی عەفیف ئەڵێن ئەو ئینسانە عەفیف و عیفەتی هەیە هەموو دیاناتی ئاسمانی ئیسلام مەسیحیەت یەهودیەت هەرسێکیان با بانگی خەڵکیان کردووە بۆ عیفەت بۆ پاکیزەکی بۆ خۆ پاراستن لە زینا و داوێن پیسی و چی و چی و چی و چی ئەمانە لەوانەیە ئەی بڵێ ئەوە بۆ ڕوەدا خۆ ئەوە دینەکان نین ئەو بەڕڵاخانەیان لە دنیا دروست کردووە ئەوە حکوومەتەکانن ئەوە منەزەماتێکی لار و خوارن ئەوە بیر و بۆچوونێکی دش بە ئینسانیەت و بە دینن ئەوانە ڕەواج بەو شتانە ئەدەن ئەگینا بڕۆ لە دینی یەهودیەت لە دینی نەسرانیەت لە دینی ئیسلام داوای پاکیزەگی و پاکی و عیفەت و بەرزی ئەکا عەبدوڵای کوڕی عەباس خوای لێ ڕازی بێ ئامۆزای پێغەمبەر صلی الله علیه وسلم بە پیاوێکی تابعینی وت تابعین ئەوانەیە پێغەمبەریان نەبینیوە سەحابەیان بینیوە پیاوێکی تابعینی بان کرد وتی وەرە تی فەرمو وتی حەزەکەی نەفەرێکی پیشان بەم ئەهلی بەهشتا ئێستا ئەڕوا بەڕێوە وتی ئەرێ وەڵا ژنێکی پیشاندا وتی ئەو ژنە بەهشتیە ئەو ژنە بەهشتیە وتی چۆن نەزانی وتی ڕۆژێک ئەم ژنە هات بۆ لای پێغەمەری خوا لە مەدینە سەل الله عليه وسلم وتی پێغەمەری خوا من سەرعم لەگەڵایە بە کوردی خۆمان فێی پێڵێن بورانەوەو لە حاڵی خۆ چوون و ئەوانە فێم لەگەڵایە سەرم لەگەڵایە دوعام بۆ بکە با چاک ببمەوە پێغەمەری خوا فەرمی ئەگەر حەسکەی دوعات بۆکەم چاکە بیتەوە بەڵام ئەگەر سەبرت هەبێ لەسەر ئەو نەخۆشیە ئەوا جێگە و بەهشتە جا گوێ بگرە ژنەکە وتی ئەی پێغەمەری خوا وەڵی سەبر ئەگرم بۆ بەهشت بەڵام شتێکی کەم ماوتی چییە وتی کاتێک کە سەرعەکەم لێیە خۆم ڕووتەکەمەوە گیانم دەرەکەوێ دوعام بۆ بکە با گیانم دەر نەکەوێ ئیتر قەینا با چاک نەبمەوە پێغەمەری خوا دوعای بۆ کرد کاتێ سەرعەکەی لێ هاو ئیتر خۆی ڕوود نەکردەوە چنگە پرچەی نەکرد و ئەوانە دقەت بن ئافرەتێک نەخۆشی سەرعی لەگەڵا بێ هەزاران دکتۆرە گەڕێن بۆی چاک بنەوە بەڵام ئەم ئافرەتە هاتووە بۆ لای دکتۆری دکتۆرەکان ئەڵێ گەورەم من نەخۆشیەکی وام لەگەڵای ئەڵێ ئەگەر سەبرت بێ جێگە و بەهشتە پاداشتەکە و باشتە ئەڵێ سەبرم هەیە ئەی چی ئەڵێ بەوانە سەریان لەگەڵا نییە نەخۆشی نەفسیان نییە هەڵگری شەهادن بەڵام لەو سەرجادەیە خۆیان ڕووت کردووەتەوە گیانیان بەدەرەوەیە بەڵام تێکەڵی هەموو چاک و خراپێکەکەن بەڵام پارێزگاری لە قیەمی خێزانەکەیان و گەلەکەیان و دینەکەیان ناکەن ئەی بەوانە چی ئەڵێی خاتو عیشەی دایکمان خی لێ ڕازی بێ پێغەمەر مردی بوو سەل الله عليه وسلم لەو ژوورەی عیشە ماڵی عیشە بوو پێغەمەری خوا لەو ژوورا گیانی دەرچوو وەفاتی کرد هەر پێغەمەرێ لە هەر شوێنێکا بمرێ ئەبێ لەو شوێنی خۆیان بینێژی نابێ بیبەی بۆی شوێنێکی تر لە ژوورەکەی حەزرەتی عیشا قبریان هەڵکەندەوە بۆ پێغەمەر کە ئێستا لە ناو مزگەوتایە لە مەدینە مزگەوتەکە گەورە بوو ئەگینا وەختی خۆی لە خاریجی مزگەوتەوە بۆ زۆریش پێغەمەری خۆیان ناشت خاتو عیشە ئەچوو بۆ سەردانی پێغەمەری خوا بە مردووی ئەچوو بۆ زیارەتی سەری لێدا ئەڵێ سەرپۆشم لە سەرا نەبوو کاتێ ئەچوو بە ژوورەوە مێردمە باوکیشی مرد ئەبو بەکر لە پاڵی پێغەمەری خوا ناشتیان ئەڵێ ئەچووم سەردانی هەردووکیان مەکر سەرپۆششتم نایە پێچایەوە و خۆم دانە پۆشی یعنی خۆ ڕوود نەبووە بەڵام خۆ پێچانەوەیە کەوا لە نامحرەمەیکەی ئەڵێ کاتی حەزرەتی عمر مرد جێ قەبرێ مابوو من دام نابوو بۆ خۆم تەکلیفی لێکردم بە زیندوی لە کاتی نەخۆشیەکەیە دوای ئەوەش کە مرد وەسیەتی کرد وتی کە مردم دوای مردنم کە من خەلیفە نیم بڕۆن داوا بکەنەوە لە عایشەی دایکمان پێی بڵێن ئیجازە ئەدەی عومەر لەو شوێنە داناوە بۆ خۆو بینێژین ئەگەر ئەو وەختە وتی ئەینجا بمنێژن دوای ئەوە تەکلیفیان لێ کرد فەرمی بەڵێ ئەڵێ کە حەزرەتی عومەریان ناشت لە تەنیشتی باوکم و ئەبوو بەکری باو پێغەمەری مردم و ئەبوو بەکری باوکمەوە ئیتر ئەگەر بچوومایە بۆ ئەو ژوورە بۆ زیارەتیان خۆمە پێچایەوە و حیجابێکی تون و تۆڵم ئەکرد لەگەڵ مردووە لەگەڵ مردووە لەگەڵ عومەرا لەگەڵ عومەرا عومەری کوڕی خەتاب ئای قڕ بە سەرمان بە زمانی لوس بە قسەی پاراو بە زمانی لوس قسەی واکە نایگرێ قاموس ئەم داماوەش لەوەنە فەقیرە ئەوەنە فەقیرە تەلەفۆنم بۆ کاڵێ مامۆستا کوڕێک زۆر بەدینە زۆر بەدینە زۆر زۆر بەدینە وتم دادە تۆ یەک زۆریان لا بە جارێ ڕەحمەتی لێبێ توخوا دوو زۆریان لا بە وتی بۆ مامۆستا وتم من قینمە لە قسەی زۆر زۆر بەدینە قینمە لەمە هەر بە جدیمە بەڕاستی زۆر زۆر بەدینم پێ بەدڵ نییە زۆر کاسب بێ بەڵام نوێژی فەرز بکە درۆزن نەبێ ڕێزی دایک و باوکی بگرێ زۆر بەدینەم بۆچی ڕیشێکی زلی هەبێ شەو تا بەیانی لە مزگەوت بێ بەڵام بەتاڵ بێ تونڕەو بێ بۆچی مە نامەوێ با معتەدیل بێ پێنج فەرزە نوێشکا ڕەمەزانێ بگرێ ڕاستگۆ بێ ئەمین بێ ڕێزی باکو دایک بگرێ ڕێزی دراوسێ بگرێ بڵێ دینی هەیە و ئەخلاقیە ئیتر زۆر زۆرەکانی لابە لێی دەرکە چەند کەس بە زۆر زۆر بە دینە هەڵخەڵەتا و ماڵی کاول بوو دوای سەیران کرد گورگەهارەیە ئەش دیای حوسرە بەڕێزان مقەوماتی عفەت یعنی پایەکانی عفەت و پاگیزەکی لە کۆمەڵگایە چەند شتێکن، یەکەم، بەچی ئەتوانین ئەم کۆمەڵگا بپارێزین لە تیاچوون، لە داوێنپیسی، لە بەرەڵایی، لە فەوتان، لە پوانەوە؟ بە پێنج حاڵەت، یەکەم، غەرس، مراقبە اللە فی القلب وخشیته ومحبته، ئەبێ لە دڵەکانمانا، ڕچاو چاودێری کردنی خوا بڕوێنین بڵێن خوا چاوی لێمانە بڵێن خوا ئاگای لێمانە بترسین لە خوا خوامان خۆش گەرەک بێ ئەمە بەچی بەهێزە بێ بە ذیکری خوا بە یادی خوا زۆر ذیکری خواو کرد خوا بە ڕقی بەزانی بەسەر خۆتەوە بە مراقب خوا بە چاودێرە زانی ئەڵەی خوا ئاگای لێمە لە خوا ئەترسی خوات خۆشەوێ شەرمی لێ یەکەی. سەهلی کوڕی عەبدوڵای تەستەری خوای لێ ڕازی بێ تابعینە ئەڵێ لە ماڵی خاڵم بووم شەو هەڵەسا عیبادەتی یەکرد منیش گوێم لێ بوو خاڵم عیبادەتەکە و نوێژەکە و ئەوانە جارێکیان سەیرم کرد کە نوێژەکەی کرد سڵاویایەوە ئەڵێ خاڵم پێی وتم سەهل وتم بەڵێ وتی ڕۆڵە شتێکی پێڵم لە گوێمەکەی وتم فەرموو وتی سێ جار بڵێ بەدەم نا بە زمان لە دڵتا زمان و نەجوڵێنی سێ جار بڵێ الله معی الله ناظرونی لەی الله شاهدی یەعنی بە دڵ زمان و نەجوڵێنی خوا لەگەڵمایە خوا سەیرمەکا خوا شاهیدە بەسەرمەوە ئەڵێ سێجارەکە وتم هەفتەیەک ڕۆشتم دوایتی ڕۆڵە گیان شەوی پێنج شەوی پێنج جار بیڵێ هەفتەی دوایوتی وتم دوای ماوەیەکی شەوی یانزە جار بیڵێ هەموو شەوێ یانزە جار بڵێ خوا لەگەڵ مایە خوا چاوی لێمە خوا شاهیدە بەسەرمەوە ئەڵێ دوای ساڵێک بانگی کردم ئەم خاڵۆ ژیرەی وتی ڕۆڵە سەهل وتم بەڵێ وتی ئەگەر کەسێک خوای لەگەڵا بێ خوا سەیریکا خوا شاید بێ بەسەریەوە ئەتوانێ بێ ئەمری خواب بکە ئەتوانێ گوناح بکە ئەتوانێ مۆبایلەکەی ڕەسمی خراپی تیابێ ڤیدۆی خراپی تیابێ وتی نەخاڵۆ گیان وتی دەی تۆش تا ئەمری ئەم سێ زیکرە تەرک مەکە منیش بە خۆم وەیەوەڵێم با دەوام بکەین لەسەری ئەگەر یانزە جاریش ناڵێن با سێ جار هەموو شەوێ بڵین الله و معی الله و ناظرون ئیلەی الله و شاهدی بزان خی گەورە و پەروەردگار چ لەزەتێکمان پێ ئەگەیەنێ؟ ئەوە خاڵی یەکەم چاندنی ڕەقابەی خوایی لە دڵا چیەمان گێرەتەوە لە تاوان لە زینا لە تەحەڕش و دەستدرێژی کردنە سەر شەرەفی خەڵکی بە کوڕ و بە کچەوە ئەوەی کەوا ڕەقابەی خوایی لە دڵمانە هەبێ خۆشەویستی خوا لە دڵمانە هەبێ ئەوە یەک دوو هاوسەرگیری و کارئاسانکردن بۆ هاوسەرگیری باوکەکان براکان بەڕێزەکان دایکەکان کە گوێیان لێمە بێ ڕێگە مەگرن لە هاوسەرگیری کوڕەکان و کچەکانتان کار ئاسانی بکەن بۆی هاوسەرگیری بکەن کاریان بۆ ئاسان بکەن کۆستیان بۆ دروست مەکەن مەگە ڕێ بۆ کوڕێکی کامل مواسەفات نیە نیە لە سەدا سەد ئەوەی تۆ ئەتەوێ نیە ئەو کوڕە دەست ناکەوێ ئەو کچە تۆ ئەتەوێ دەست ناکەوێ کورە ئەڵێن کورد دەڵێن تۆزی لێ هەڵسێی تر بەسێتی تۆزی لێ هەڵسێ تر بەسێتی دەزمەنێن بە ڕووی مشتەریەکانتانەوە با کچەکانتان نەمێنێتەوە ژنهێنان و شوکردن لەگەڵ ئاسانکاری لە زەواجا کۆمەڵگا ئەپارێزێ لە تیاچوون لە فەوتان، پێغەمبەری خوا فەرمێ، یا معشر الشباب، لاوان، کێ لە ئێوە ئەتوانێ با زەواج بکا، کوڕ ژن بێنێ و کچ شوو بکا، چونکە ئەوە چاو ئەپارێزێ، عەورەت دەپارێزێ. ئەگەر کەسێ نەیتوانی و نەیبوو با ڕۆژوو بگرێ ئەوە جێگرەوەی ئەوە خاڵێکی تر دەرخستنی پێشەنگی باش نمونەی باش ئافرەتێکی بەڕێز لەو هەڵەبجەیایە با تیشکی کامێرا نمونەیەک بێ کوڕێکی گەنج کە خۆپارێزە با کامێرەکان با ئیزاعە و ڕادیۆکان با کۆمەڵگا و زاناکان تیشکەنە سەری ئەو بەڕێزە بڵێن ئەوە نمونەیەکە ئەوە ئەوە بۆی دەستدا نەیکرد ئەوە ئەوە توشی بوو ئاوا بوو وەکو حەزرەتی یوسف وەکو محمدی میسکی ئەمە زۆر گرنگە ئەو شتانەش کە پیس و قەڵب و نەشیاون با ئیعلانی نەکەین لە فەیسبوکەکەتان نەشتی خرا بەڵام مەکەنەوە شتی ناشرین بڵاو مەکەنەوە چوارەم ئەمر بە مەعروف و نەی لە منکر ئەگەر شتێکی بینی لە مۆبایلی گەنجێکە چویتە ماڵێ لە کەناڵی تەلەفزیۆنەکەیانا شتێکی نەشیاو کەناڵێکی نەشیاو پێیان بڵێ بڵێ گوناحە بڵێ تیاچن بیکەن بە خاتری خوا لای بن خاڵی پێنجەم و ئەخیر هەر شتێک ئادابی گشتی تێک بدا و حەیا بڕوشێنێ ئەبێ نەیەڵین ئەبێ قانونیش دەوری خۆی ببینێ حکوومەت نەیەڵێ ئادابە گشتیەکان پێشێل بکرێن واز بێنن لە حەرام فەرزەکان جێبەجێ بکەن ئەوەی لە سنت لە تواناتان جێبەجێ بکەن خوا تۆفیقتان نەدا أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين اللهم یا ڕبی خوای لێمان خۆش بە خوای ڕحمان پێ بکە نەخۆشەکان شیفا بدە لە مردوەکانمان خۆش بە عاقبەتمان خێر بکە خوای گەنجەکانمان پارێزە لە کوڕان و لە کچان خوای حیا حرمەتمان پارێزە خوای عفەتی ئەم گەلە پارێزە